ئەڵقەی دووەم. چیرۆکی پیری دووەم و تانجیەکەی شەهرەزاد وتی ئەگەرنەوە ئەی پاشای بەختیار زیرە کوشیار پیرەمێردی دووەم بەخۆی دوو تانجیەکەیەوە چوە بەردەمی دێوەکە وتی گەر ڕازی خۆم و ئەم دوو تانجەی برام بۆ جێڕایتەوە سرت پێی سوڕما سێیەکێکی دی خوێنی ئەم بازرگانم پێبەخشی جنۆکە کەوتی گەروا بوو پێشکەشت بێت پیرەمێردی دووەمتی ئەی شای جنۆکەیان ئەم دووتانجیە برای من و منیش برای سێمم باوکمان مرد و سهزار دیناری بۆ بەجێهێشتین هەر یەکەمان دوکانێکی بە بەشەکەی خۆی کردەوە هێندەی پێنەچوو برا گەورەکەم کە یەکێکە لەم تانجیانە دوکانەکەی دایەوە بە هەزار دینار و هەندێ شتی بازرگانی کڕی و سەفەری کرد ساڵێک گون بوو ڕۆژێکیان سوالکەرێک هاتە بەر دوکانەکەم منیش پێم وت خوا بداتێ بەگریانەوە پێیوتم نامناسیتەوە کەورتر سەرنجمدا براکەمە لەبەری هەستام و باوەشم پێدا کرد ئێوارە بردمەوە بۆ ماڵ کە لێم پرسی وتی مەپرسە سامان ڕووی لێ وەرگێڕام ژیانی تێکدام کردم بە گەرماوی ماڵەوەدا لە جلوبەرگی خۆم پێدا ئەم جا برد مەژور ئەمجا بە پارەکانمدا چوومەوە دوکانەکەی شەمفرۆشت کە سیرەکەم دوهزار دینارم هەیە هزار دینارمدا بەم برایم و پێموت بگرە هەروا بزانە سەفرت نەکردووە کە پارەکەی وەرگرت زۆر دڵی خۆش بوو دوکانێکی پێکردەوە ڕۆژان هات و ڕۆژان ڕۆیشت براکەی ترم کە ئەم تانجێ تریانە دوکانی فرۆشت و ویستی ئەوش سەفەر بکە من و براکەم زۆرمان لەگەڵ وت بەڵام بێهودە بوو پارەکانی دایە کەلوپەلی بازرگانی و لێدا ڕۆشت ئەوش ساڵێکی پێچوو ئەوش وەکو براکەی ترم بە هەژاری گەڕایەوە منیش پێم وت براکەم ئەی ئامۆژگاریم نەکردی کە نەڕۆی بەدەم گریانەوتی قەدەری خواوە بوو ئێستاش پولێک شک نابم ڕوت و ڕەجاڵم ئەی شای جنۆکان ئەوشم ناردە گەرما و بە جل و بەرگی خۆم پۆشتم کردەوە و دوای نان خواردن لەگەڵ خۆم بردم بۆ دوکان پێموت براجان من ساڵە و ساڵ حسابی قازانج و سەرمایە دوکانەکەمەکەم لێرە بەدواوە قازانجیان دوکانە بەسەر هەردووکماندا دابەشەکەم کە حسابی دوکانەکەم کرد 2000 دینارە هزار دینارم دایە ئەویش دوکانێکی کردەوە و ڕۆژانێکمان بەسەر برد دوای ماوەیەک هەموو ساڵێک پێیانەوتم لەگەڵمان وەرە با سەفەری بازرگانی بکەین منیش هەموو ساڵێک بە گوێم ناکردن ئەموت ئێوە چی سوودێکتان لە سەفەری خۆتان بینی بەم شێوەیە شش ساڵمان بەڕێ کرد دواتر پێم وتن دەێستا با سەفەرەکەمان بکەین با بە پارە و پولەکانماندا بچینەوە بزانین چەندمان هەیە کە سەیرەکەم سەرمایەن نییە ئەم چەند ساڵە کارەکەن و هەرچیەکیان پەیدا کردووە لە خواردن و خواردنەوە و چێژەکانی ژیانیاندا خەرجیان کردووە کە ئەمەم بۆ دەرکەوت هیچم نەوت دەستم کرد بە حسابی دوکان و هەموو کردنەوە بە پارە سیرەکەم 6هزار دینارم سەرمایە هەیە هاتم نیوەم هەڵگرت ئەمجا دام نیشاندن و پێموتن ئەمە سێهزار دینارە کە سەرمایە هەریەکەمان هزار دینار سێ هزارەکەی ترم شاردەوە وتم ئەگەرم جارەش وەکو جارانی براکانم زیانمان کرد بابێ پارە نەبین و جارێکی دی بەو سێ هزار شاردراوەیە خۆمان دروست بکەینەوە کاڵای بازرگانیمان کڕی و خۆمان ئامادەی کاروانی کرد یەک مانگ بەڕێوە بووین دواتر خۆمان و کاڵامان کردە شارێکدا کاڵامان فرۆشت و سیرەکەین هەر یەک دینار دە دیناری قازانج کردووە ڕۆژێکیان لە کەنار دەریا چاوەڕێی سەفەر بووین کە کەنیزێکمان بینی جلوبەرگێکی شڕی لە بەردا بوو دەستەکانی ماچ کردموتی ئاخۆ خاوەن چاکە و پیاوەتیت تاکو منیش پاداشتت بدەمەوە منیش وتم بەڵێ حەزم لە چاکە و پیاوەتی هەیە چاوەڕێی پاداشتیش نیم وتی گەورم مارەم بکە و بمبە بۆ وڵاتی خۆت ئەگەر بە قسەم بکەیت ئەوە چاکەم لەگەڵەکەی بەزەین پیا هاتەوە و پۆشتم کردەوە ڕاخەرم بۆ پەیدا کرد کەشتی کەوتە ڕێ سەرنجەدەم هەردووکیان ئیرەی بەمنەبن شەیتان چوو بە بن کڵێشایانە و بیریان لە کوشتنە کردەوە جارێکیان خۆم و ژنەکەم نووسست بووین فریان داینە دەریاوە ژنەکەم خۆی ڕاوشاند و بوو بە دێوێک منی هەڵگرت و بردمی بۆ دوورگەیەک کەمێک ون بوو بەرەبەیان گەڕایەوە وتی من ئەو کەنیزەکەم پشت بەخوا لە مردن ڕزگارم کردی من دێوم هەر یەکەم جار تۆم بینی لەبەر خاتری خوا خۆشم ویستی منیش بڕوام بەخوا و پێغەمبەر هەیە بەو شێوەی هاتمە بەردەمت کە منت بینی مارت کردم و منیش لە خنکاندن ڕزگارم کردی بەڵام زۆر تووڕم لە دووبراکەت ئەبێت هەربیان کوژم کە ئەم ڕووداوەم لێبینی سرم سوورما سوپاسم کرد و پێمت بەڵام بۆ براکانم نە ئیتر چیم لەگەڵ ئەم دوو برایمدا لە بازرگانێکەدا بەسەر هاتبوو بۆم جێڕایەوە دێوەکەوت ئێستا ئەڕۆم و پاپۆڕەکان هەڵەجێڕمەوە بە هیلاکیانە بم منیش پێموت بۆ خاتری خوا وازیان لێبهێنە پندێکی پێشینان هەیە ئەڵێت ئەی چاکە کار بەرامبەر ئەوانەی خراپەکارن واز بێنە لە خراپەکردن هەر چۆنێک بێت ئەوان برای منن دیسانوتی بەخوا بێ هەربیان کوژم زۆری لێ پاڕامەوە دواتر منی هەڵگرت و فڕی تا لە سەربانی ماڵی خۆمان نیشتەوە منی دانا ئیدی دەرگام کردە و چوومە ژوور سێهزارەکەم دەرهێنا و بۆ بەیانی چوومەوە بازار و سلااوم لە ناسیاوانم کرد دوکانێکم کڕی و کاڵام بۆ کڕی کە ئێوارە هات گەڕامەوە بۆ ماڵ ئەڕوانم دوو تانجی بەسراونەتەوە کە منیان بینی پێم دا هەڵزنان و ئەگریان کاتێکم زانی ژنەکەم وتی ئەمانە هەردوو براکەتن منیش پرسییم ئەی چێ وای بەسەرهێناون ژنەکەم وتی من نردم بە شوێن خوشکەکەمدا کە گەشتە ماڵمان ئەمجا ئەم دوو برایی بینی سحری لێکردن و هەردووکیانی کردە ئەم دوو تانجیە کە دە ساڵەکە تەواو بوو منیش هەردوو تانجەکەم پەت کرد و کەوتمە ڕێ و چوم بۆ لای ژنە خوشکەکەم تاکو سیحرەکەی بەتاڵ بکاتەوە بگەڕێنەوە دۆخی جارانیان لە ڕێ ئەم بازرگان و پیرەمێردەم بینی ئەوانیش بەسەرهاتی بازرگان و تۆی دێویان بۆ جێڕامەوە منی ژوتم تا بەسەرهاتی ئەوە نەبینم ناڕوم ئەمە بەسەرهاتی من بوو دێوتی ئەمەی تۆیش ڕازێکی سەرسوڕهێنەر بوو ئەوە سەیەکێکی دی خوێنی ئەم بازرگانم پێبەخشی. چیرۆکی پیرەمێردی سێم و هێسترەکەی پیرەمێردی خاوەن هێستر وتی من چیرۆکێکت بۆ جەرمەوە لە چیرۆکێم دوانە عجایبتر بێ ئەخوازم تۆیش ئەو خوێنەی ماوەتەوە بە منی ببەخشی دێوەکەش لە وەڵام داوت بڵێ پیرەوتی ئەی سوڵتان سەرۆکی دێوان ئا ئەم هێسترە ژنەکەمە سەفرێکم کرد ساڵێکم پێچوو کە گەڕامەوە ئەڕوانم لەش فرۆشیەکان کە منی بینی بە پەلا گۆزە ئاوێکی هەڵگرت و دەستی کرد بە ورتەورد بەسەری دا و دواتر ئاوەکەی پیادا هەڵپرژاندم لەگەڵم کارەی داوتی لەسەر شێوەی خۆت مەمێنە و ببە بە سەگ دەم و دەست بوومە سەگ لە ماڵ دەری کردم ڕۆشتم ڕۆشتم تاکو لە بەردووکانی قەسابێکدا وەستام دەستم کرد بە ئێسقان کڕاندنەوە و خواردن ئێوارە قەسابەکە منی لەگەڵ خۆی دابردەوە بۆ ماڵ کاتێک کچێک قەساب منی بینی سەرپۆشەکەی دایەوە بە سەریدا وتی ئەرێ ئەوە بۆچی پیاوی نامۆمان بۆ دێنیتە ژوورەوە باوکی وتی پیاو کوا پیاو کچەکەوتی ئەمە مرۆڤە و ژنەکەی سیحری لێکردووە و کردوێتی بەسەک باوکی وتی کەوا بوو لە بەرخوا ئەم سەگە ڕزگار بکە کچەکە گۆزێک ئاوی هێنا و بڕێکی بەسەردا خوێن ئەمجا پرژاندی بەسرم داوتی لەم شێوەی دەرچۆ بگەڕێەوە شێوەی خۆت دەم و دەست بوومەوە بە مرۆڤ ئیدی دەستەکانی ماچ کرد و لی پاڕامەوە کە سحرێک لە ژنەکەم بۆ بکە تاکو و تۆڵەی لێ بکەمەوە هەندێ لە ئاوەکەی پێداموتی دەبڕۆ کە ژنەکەت نووست بیپرژێنە بەسەریدا و بڵێ لەم شێوەی بگۆڕێ بۆ شێوەیەک کە خۆت ئەتەوێت گۆزە ئاوم هەڵگرت و گەڕامەوە بۆ ماڵ کە شەو هات و نووست پێمدا پرژاند وتم لەم شێوە دەرچۆ ببە بەهێزتر دەم و دەست بوو بەهێزتر ئەمەش هێسترەکەیە بە چاوی خۆت بیبینە ئەی سوڵتان سەرۆکی جنۆکان دێوەکە ڕووی لە هێسترەکە کرد و پرسی ڕاز دەکا هێسترەکە کەوتە سەر لە قاندن هەروەکو ئەوەی بڵێت ئەرێ بەخوا ئەوەیە بەسەر هاتەکەم دێوەکە دایە قاقای پێکەنین سەیەکی خوێنی بازرگانەکەی پێبەخشی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو باوێشکێکی داو بێدەنگ بوو خوشکە بچووکەکەی وتی قسەکانت چەندە شیرین و خۆشن شەهرزاد وتی ئەمە هەر هیچ نییە لە چاو چیرۆکی سبەی شەودا ئەگەر پاشا نەم کوژێت و نەمرم پاشایش بەخۆیوت نایکوژم تاکو هەموو قسەکانی ئەبیستن بەڕاستی قسەکانی سەر سڕهێنەرە ئیدی ئەو شەوە نووسن بەیانی پاشا چوە دیوانی حکومڕانی وەزیران و ئەفسەران هاتن و چوون پاشا تاکو ئێوارە فەرمانی دەرکرد و خەڵکی دانا و خەڵکی لابرد کە ئێوارە سەرای حکومڕان چۆڵ بوو پاشایش گەڕایەوە کۆشکی خۆی کە شەو هات دیسان پێکەوە دانیشتن دنیازات ڕووی لە شەهرەزادی خوشکینا وتی دەی قسەمان بۆ بکە خوشکە گەورە وتی بەسەر چاوان شەوی دوو. چیرۆکی ڕاوچی و دێوەکە شەهرەزاد وتی ئەگێڕنەوە ئەی پاشای بەتوانا بە هەموو شتێک زانا پیرەمێردی سێم کە چیرۆکەکەی لە دوو چیرۆکی دوو پیرەمێردەکەی پێشوو سەرسۆرهێنەرتر بوو دێوە هێندەی سەری سوڕما لە پێکەنیندا بە پشتاڕما ئەم جاوتی ئەوە دوا بەشی خوێنی ئەم بازرگانم پێبەخشیت و ئێستا ئازادە و لەگەڵ خۆتان بیبەن بازرگانەکە سوپاسی سێ پیرەمێردەکەی کرد ئیدی هەریەکە گەڕایەوە بۆ شوێن و جێی خۆی ئەم جا شەهرزاد وتی جا ئەمە چییە لە چاو چیرۆکی ڕاوچەکەدا پاشا پرسیەوە چۆن بووە شەهرزاد وتی ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار ئەجێڕنەوە پیرێکی ماسیگر سێ مناڵی هەبوو بەڵام هەژار بوو ڕۆژی چوارجار تۆڕی فرێدایە دەریا ماسی زۆر کەم بۆ گیرا ڕۆژێکیان نیوەڕۆ چووە سەر دەریا و تۆڕ و پێداویستیەکانی لە کەنار دەریادانا و کراسی لەبەرخۆداکەن تۆڕەی بردە نێو دەریا و نایەوە کە جێ خۆی گرت ئەمجا تۆڕی دەهێنا تا بیپێچێتەوە ماسیەکان بگرێت کە تێدایە بەڵام سەرنجیدا تۆڕەکەی زۆر قرسە بۆیە سوچێکی تۆڕی ڕاکێشایە قەراق ئاو و سنگێکی درێژی داکوتا و تۆڕی پێوەبەست ئەجا زیاتر خۆی ڕوت کردەوە و خۆی نقمی ئاوەکە کرد بەدڵێکی خۆش هاتە دەرەوە چونکە وای زانی هەمووی ماسیە دوای ڕاکێشان تۆڕەدراو کەلاکی کەرێکی تۆپی و کەوتۆتە بنی ئاوەکە پیرەمێرد خەمێکی زۆری خوارد دواتروتی لا حولەوەلا قوتە ئللا بلا علیون عظیم ئەمە ڕۆژێکی سەرسوڕێنەرە ئەم هۆنراوی بە گۆرانیەوت ئەی بە هەڵپەکەی بۆ ڕۆزی ماندوو کوا ڕۆزی خوا بە تەقللا بوو ماسیگر هەیە ئەیگرێەوەی خوا هەیشە بۆ نەهەنگ ئەبێتە پاروو هەندێک تێرە کاو کەچی هەندێکیش بەسکێ تێرە و بەسە دژمردوو ئەمجا تۆڕەکەی کۆکردەوە بردە قەراف ئاو و وشی و هەڵی خست دیسان تۆڕی بردەوە ناو ئاوەکە و بڵاوی کردەوە ئارامی گرت تاکو تۆڕە جێخۆی گرت ئەمجا ڕای کێشا تاکو کۆی بکاتەوە سەرنجیدا لە جاری پێشوو قرستر بووە بۆیە بە هەمان شێوەی پێشووی کرد بینی ئەم جارە گۆزێکی گەورەی تێدایە پیرەی بە ساڵاچوو بە نقەنق هەڵگرت لە خۆشیاندا جێی بەخۆی ناگرت چونکە پێیوا بوو پڕە لە زێڕوزی و بەڵام کە سەری هەڵپچڕی پڕبوو لە قڕولم کە ئەمەی بینی زۆر بۆ خۆی گریا ئەمەی وت فەلک بەسە بەس تۆ مەم سووتێنە کۆڵم لێ بدە وازم لێ بێنە بۆ ڕۆزی تۆڕم لە ئاوا کەچی یا لاکیکەرە یاخود مەسینە گێل و کاڵفامان نقمی سامانن زانای ژیانی ژانە و غەمگینە گۆزەی فرێدا و تۆڕەکەی هەڵخست بۆ شبوونەوە لەبەر خۆی ئەیوت استخفر الله دواتر بۆ جاری سێم تۆڕەکەی خستەوە نێو ئاوەکە و بڵاوی کردەوە ئارامی گرت تاکو و تۆڕەکە جێخۆی گرت ڕای کێشایە و شتەکانی ناوی دەرهێنا کە سەرنجی دا هەندێ سواڵەتە و پولەک و ئێسکە زۆر تووڕە بوو دەستی کردە گریان و خۆلاوانەوە بەم شێوەیە ڕۆزی پەیوەندی بە تۆ نییە بە ڕوتی ڕاستی و درۆ نییە شەقی زەمانە پیاو چاکیش ئەیخوا نان پێشەنگە گەورە و پێشەوە ڕۆزی دابینە هەتاکوەمری چۆن بوو ڕازی بە نەکوو بۆی بگری باز لە نیشێوە و بەرزەمراوی ها گیانم ئەی بەرگ تۆ وەرە ڕاوی ئەمجا ڕووی کردە ئاسمان وتی خوایە بۆ خۆ دەزانی کە من ڕۆژی چوار جاران تۆڕ فرێدەمە دەریاوە سێ جاران تۆڕم فرێدا ڕۆزی منی تێدا نەبوو خوایە ئەوە چوارم جار تۆڕ فرێدەم ڕۆزیم بدە ئەمجا وتی بسم الله الرحمن الرحیم تۆڕی فرێدایە نێو دەریا ئارامی گرت تا تۆڕە جێ خۆی گرت ئەمجا ڕای کێشایەوە هەرچەندی کرد لە زەوی نەبووە بۆیە لە بەرخۆیوتی لا حەولە ولا قوتە ئللا بالله ئەمجا ئەوەی وت ئاخ لەو دنیای بێزار مەکە تووشی پەژارە و ئازارم ئەکە بەیانی مێی شادیم ئەداتێ دواتر لە گۆڕی شێدارم ئەکا ئەم جا دیسان خۆی ڕوت کردەوە و کەوتە ڕاکێشانی تا هێنایە کەناری ئاو تۆڕی کردەوە گۆزەیەکی بچووکی بینی کە سەری بە قڕقشم نرابوو و مۆری حەزرەتی سلەیمانی پێ بوو کە پیرەمێردی ڕاوچی ئەوەی بینی دڵی زۆر پێخۆش بووتی لە گوزەری مزگەرەکان ئەم گۆزەم سینافرۆشم دە دینارەکە ئەمجا گۆزەکەی جوڵان هەستی کرد زۆر قرسە سەریشی نراوەتەوە لە دڵی خۆی داوتی ئاخۆ ئەم گۆزە مسینە چی تێدایە ئەیکەم و سەیری ناوەکە یەکەم دواترێ فرۆشم ئەم جا بە چەقۆکەی سەری گۆزەی هەڵسری سەر و خواری کردە و ڕایوشان تاکو هەرچێکی تێدا دابکەوێت کەچی هیچی تیانە بوو هەر زۆر سەری سوڕمان ئەم جا لە بەردەمی خۆیدا داینا سەیری کرد دووکەڵێکی لێبەرز بووە درێژ بۆ تاکو و خۆی لە هەورتون کرد کە دووکەڵ کۆتایی هات ناڵی کرد و بوو بە دێوێکی هێندە درێژ سەری لە ئاسمان تون کردبوو پێەکانشی لە زەویدا بوون سەری وەکو گومەز بوو لاقەکانی وەکو کۆڵەکەی پاپۆر بوو دەمیشی وەکو مەسینا چاوانی وێنەی چرابوون ڕووتاڵ و نەگبەت کە پیرەمێردی ماسیگر ئەمەی بینی کەوتە نەرزین چۆقەی دانی ئەهات بەر پێی خۆی نابینی تفی قڕگا و شک بۆکەی خۆی قوتدایەوە و دێوەکە هاواری کرد لا إله إلا الله سلێمان نەبی الله ئەم جارە دێوەوتی ئەی پێغمبەری خوامان کوژە گوێڕاڵە دەبم لێت هەڵ ناگەڕێمەوە پیرەمێردی ماسیگر وتی ئەی دێو تۆ ئەڵێیت سلەیمان آخر سلەیمان 1970 ساڵ بەر لە ئێستا مردووە ئێستا ئێمە لە کۆتایی دنیاوە نزیک بوونەتەوە چیرۆکی تۆ چییە؟ چۆن چویتە ناو ئەم گۆزە مسینەوە کە دێوەکە قسەکانی ڕاوچی بیزوتی لا ئیلاهای لەله مژدە بێت ئەی ڕاوچی ڕاوچی وتی مژدەی چیم ئەدەی تێ دێوەکە وتی بە کوشتنت ڕاوچی وتی خوا لە ناوت بەرێ بۆ ئەم مژدەیە بۆ چیم کوژی آخر لەبەر چی خۆ من لەو گۆزەیە ڕزگارم کردیت و لە بنی دەریا تۆم هێنایە دەرەوە دێوەکەوتی بۆت هەیە شێوەی کوشتنەکەت هەڵبژێری ڕاوچێوتی گوناهم چییە ئاوا سزامەدەی دێوەکە وتی ڕاوچی گوێ بگرە لە بەسەرهاتەکەم ڕاوچی وتی فەر بەڵام بە کورتی چونکە ڕۆحم لەسەر کونە لوتمە وتی ئەی ماسی گر بزانە کە من یەکێکم لە دێوە هەڵاتۆکان لە حەزرەتی سلەیمان سلاوی خی لێبێ بۆیە حەزرەتی سلێمان ئاسەفی کوڕی بەرخیایی وەزیری بۆ نردم و بە بەنکراوی منیان هێنایە بەردەست حەزرەتی سلێمان کە منی بینی داوای لێکردم کە مسلمان ببم من پەسەندم نەکرد بۆیە خستمیە ئەو گۆزەیە و بە قوڕقوشم سەری نامەوە و مۆری خۆی لێدا ئەمجا فەرمانی بەجنۆکەکاندا منیان هێنای ئێرە و فڕیان دامە دەریاوە منیش لە دڵی خۆمدا بڕیارم دابوو لە سەد ساڵ یەکەمدا هەر کەسێ دەرم بێنێ و ڕزگارم کە هێندەی دەوڵەمەند بکەم کە هەرگیز هەژار نەبێ کەس ڕزگاری نەکردم بۆ سەد ساڵی دوو هەم بڕیارم دا هەر کەسێ ڕزگارم کە هەرچی گەنجینەکانی ژێر زەوی هەوێ ئەی خەمە بەردەستی کەس ڕزگاری نەکردم سە ساڵی دواتر بڕیارمدا هەر کەسێک ڕزگارم کە سێ داخوازی بۆ جێبەجێکەم هەر کەس نەبوو ئیدی تووڕە بوو بڕیارمدا هەر ئێستا تۆ هاتی تو ڕزگارت کردم منیش لەسەر پەیمانەکەی خۆمم چۆن پێت خۆشە بەو شێوێت کوژم کەماسیگر گوێی لە دێوەکە بوتی چەند سەیرە کات نەمابوو منیش بێم بۆ ئێرە ئەمڕۆ نەبێ ماسی گرە پیرەکە بە دێوەی وت ئەم کوژە باخوا نەتکوژێتەوە ماندوو مەکە باخوا ماندود نەکە دێوەکەوتی پێویستە بتکوژم جا چۆنت پێ باشە با بەو شێوە بتکوژم ماسیگر ڕامە ئەمجاوتی بۆ خاتری ئەوەی ئازادم کردیت من کوژە دێوەکەوتی ئەگەر ڕزگارت نەکردمایە نەمە کوشتیت ماسی گر پرسی پیرە دێو من چاکەم لەگەڵ کردی کەچی بەخراپ پاداشتم ئەدەیتەوە پێشینان درۆیان نەکردەوە تویانە چاکەمان کرد و خراپ شکاوە کە ئەمە کاری پیاوی بەدناوە چاکەت بۆ کەسێ کە پێ بزانێ نەک بۆ سپڵێک خوێڕیم نەزانێ کە دێوە ئەمەی بیزوتی درێژەی مەدەرێ ئەبێت هەر بتکوشم ماسیگرە بەخۆی وت ئەمە لە جنۆکەکانە منیش مرۆڤم خوا ژیری بە من داوە ئێستا پیلانێک دانیم کە بە فێڵێک لە ناوی بەرم ئەویش بە پیسی خۆیگا ئەمجا بە دێوەی وت هەر سووریت لەسەر کوشتنم دێوتی بەڵێ ئەم جاوتی بە ناوی عزم کە لە سەرمۆری حەزرەتی سلەیمان سلای خی لێبێ پرسیارەکرد لێکم بەڵام بەڕاستی وەڵام بدەرەوە هەرکە گوێ لە ناوی حەزرەتی سلەیمان بوو لە ترسا گیانی هاتە لە زیێنوتی پرسیار بکە و بە کورتی ماسی گرە پرسی تۆ لەم گۆزە بچووکەدا بوویت بەڵام ئێستا جێگەی دەستێکی تۆی تیانابێتەوە باشە چۆن جێگات لەم گۆزێدا بۆتەوە دێوە پرسیاڵی بڕوا ناکەیت ماسی گروتی تاکو لە ناو گۆزەکەدا نەتبێنم بڕواناکەم ئەمجا دێوەکە خۆی ڕاوەشاند و بوو بە دووکەڵی سپی وردە وردە چڕ بووە و چووە ناو گۆزەکە دووکەڵەکە تەواو بوو خێرا ماسیگرە سرە گۆزە مۆرکراوەکە بە مۆری حەزرەتی سلەیمانی هێنا و سەری نایەوە ئەمجا ڕووی کردە گۆزەوتی ئێستا تۆ خۆزگەی جۆری مردنت بخوازە فرێت بدەمەوە بنی دەریا و ژوورێک لێرە دروست بکەم بۆ خۆم و لێرە بم تاکو هەرماسی گرێک بۆ ڕاوهاتێرە دووری بخەمە بڵێ مێرە دێوی لێە گەر ڕزگاریشی بکەیت لێ دەپرسێ چۆن بتکوژم کە دێوەکە خۆی لە گۆزەکەدا بینیەوە ویستی بێتە دەرەوە و مۆری حەزەتی سلەیمان نەهێشت بۆی دەرکەوت ماسی گرفێڵی لێکردووە وتی سوعبەتم لەگەڵ کردی ماسی گروتی درۆم لەگەڵەکەی ئەی قێزەونترین دێو بۆ گەن ماسی گر گۆزە هێنایە کەناری دەریاکە دێوەکەوتی نانا نەکەی ماسی گروتی بابە دێوەکە کەوتە پاڕانەوە وتی ڕاوچی ئەوە چیم لەکەی ئەوی ژووتی فرە دەدەمەوە دەریاکە ئەگەر جاری پێشوو 1970 ساڵ بە بنی دەریادا مایتەوە ئەم جارە تاکو و ڕۆژی دوایی هەر ئەمێنیتەوە ئەی هاوارم لێ نەکردیت بمهێڵەوە خوا ئەتێڵێتەوە مەم کوژە باخوانت کوژێ بە قسەت نەکردم و ویستت لە ناوم بەری ئەم جاخوا تۆی خستە بەردەستی من و منیش غەدر لەکەم دێوەکەوتی دەرم بهێنەوە با پاداشتت بدەمەوە ماسی گرفتی درۆکەی مەلعون ئەم بەسەرهاتی من و تۆ هەروەکو بەسەرهاتەکەی وەزیری شای یۆناان و حەکیم دووپاتە دێوە پرسی بەسەرهاتی ئەوان چۆن بووە شەهرەزاد